شارەزاد وتی غەریب بەرەو شار ڕۆیشت کە گەیشتە دەروازەی شار پاسەوانان گرتیان و بردیان بۆ پاشاکەیان کە ناوی خاتوو جانشا بوو تەمەنی پێنج سەد ساڵ بوو هەر کەسێکی نامۆ لە دەروازەی شاردا بگیرایە ئەبرایە بەردەم خاتوو جانشای پاشا ئەویش ئەینارد بۆ کوژەر و ئەیان کوشت کە غەریبیان بردە بەردەمی بەدڵی بوو بۆیە پێیوت ناوت چییە خەڵکی کوێیت چی پەرستیت ئەویش وتی، ناوم غەریبە، پاشای وڵاتی عێراقم، لەسەر دینی ئیبراهیم خەلیلم و خوای تاک و تەنیا ئەپەرستم. جانشا وتی، وەرە و بتەکەی من بپەرستە و پشت بکە دینەکەی خۆت، منیش شووت پێکەم و ئەتکەمە پاشای ئەم وڵاتە. غەریب توڕە بوو تی خۆت و دینەکەت بە نەعلەت بن جانشا زۆر توڕە بوو فەرمانی دا بیبەن لە قولەی بتەکەیدا بەندی بکەن بەڵکو دوایی دڵی نەرم بێ ئەوانیش بردیانە قولەی بتەوە دەرگان لەسەر کوڵمدا غەریب سەرنجی بتەکەیدا لە یاقوتی سوور دروست کرا بوو ملی بە ملوانکەی زێڕ و مرواری بوو غەریب لێ چوە پێش و هەڵی گرت و دای بە زەویدا ورد و خاشی کرد ئەو شەوە لێ نووست بۆ ڕۆژی دواتر خات و جانشا لەسەر تەختی شاهانە دانیشت وتی دیلەکەم بۆ بێنن پاسەوانان چوون دەرگای بەندیخانیان کردەوە کە بیبەن بۆ پاشا سەرنجیان دا بتەکەیان شکاوە کەوت نەگریان و لە خۆدان دەم و چاویان پڕبوو لە خوێن ویستیان بیبەن مشتە کۆڵەیەکی لە یەکێکیاندا دەم و دەزمرد دووەم چوە پێش ئەویشی کوشت بەم شێوەیە 25 کەسی لێکوشتن ئەوانی تر هەڵاتن بەدەم هاوارکردنەوە چوونە لای خات و جانشا کە لی پرسین وتیان دیلەکە بتەکەی شکاندووە و پاسەوانەکانی کوشتووە پاشا تاجەکەی دا بە زەوی داوتی بتەکەیش ئاوا بێنرخ بووە هزار پاڵەوانی لەگەڵ خۆی برد و بەرەو قولەی بتخانە بووە سەرنجی دا غەریب هاتۆتە دەرەوە خەریکی شەڕە بە شمشێرەکەی دەستی خات و جانشا کە ئەو ئازایەتی لێبینی لە دڵی خۆی داوتی پێویستم بە بد نییە هەموو ئاواتم ئەوەیە ئەم دیلە ببێتە مێردم ئەم جاب فەرمانی دا لی دوور بکەونەوە خۆی لی نزیک بووە هەندێ ورتەورتی کرد غەریب شمشێرەکەی لە دەستکەوتە خوارەوە دیسان قۆڵبەستیان کرد و بردیان، خۆیشی فەرمانی دا ئەو ناوە چۆڵ بکەن و چووە سەر تەختی شاهانەی خۆی و بردیانەوە بەر دەستی، پێی وت، سەگی عەرەب، ئەوە بتەکەی منت شکاندووە، پیاوەکانی منت کوشتووە. غەریب وتی، مەلعوون بۆ تێناگەی، ئەگەر ئەو بتە خوابوایە بەرگری لە خۆی ناکرد؟ پاشا وتی، بەدینم ئەبێت خراپترین ئەشکەنجەت بدەم چوو جامێک ئاوی هێنا هەندێکی بەسەردا خوێن ڕشتی بەسەر غەریبدا دەم و دەست بوو بە مەمون ئەمجا ناردێت دەرەوە فەرمانیدا شوێنێک بۆ ئەو مەمونە تەرخان بکەن و خواردنی بدەنێ دوو ساڵ بەو شێوەیە مایەوە ڕۆژێکیان جان شاخاتون غەریبی بیرکەوتەوە فەرمانیدا ئەو مەمونەم بۆ بێنن کە هێنان لی پرسی لەمەو دوا گوێم لێگری مەمونونەکە سەری ڕازیبوونی لە قان پاشا زۆری پێخۆش بوو دیسان بەسەری داخوێندەوە گەڕان دێوە دۆخی جارانی نردی خواردنیان بۆ هێنا و پێکەوە نانیان خوارد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو چیرۆکی کوژرانی خاتوو جاشە. شەهرەزاد وتی کە غەریب تێری خوارد پەلاماری جانشای دا و ئەژنۆی خستە سەرسنگی و دەستی نایە بینەقاقای نەیهێشت هەناسە بدات و کوشتی ئەم جا سەیری کرد ئەوە ژوورێکی بچووکی پڕ لە چەکی جەنگە خۆی پێدا کرد و شمشێرێکی زۆر چاکی تیژی زێڕینی هێنا و زرێ پۆشی کردە سەر شتومەکەکانی شەڕی لە ژوورەکەدا لای خۆیەوە دانا ئەو شەوە دەرگای داخست و بێخەم لێ نووست بۆ ڕۆژی دواتر زرێ پۆشی پۆشی خودەی کردە سەر شمشێری بەدەستەوە گرت و چووە بەردەرگای دیوەخانی پاشا بە ڕێوڕەسمی جاران سەرکردە وەزیران هاتن بۆ لای پاشا جەنگاوەرەکان بینی بە زرێ پۆشی ئاسنی چینیەوە وەستان غەریبوتی خوای تەنیا بپەرستن ئەو بتەی ئەیپەرستن هیچی لە دەست نایە ئەوانیش پەلاماریاندا غەریب زۆری لێکوشتن تاکو و تاریک داهات هەر سەرباز بوو بۆ غەریب هات شەو سوپای دێوان پەیدا بوو کە جنۆکەی ئیسلام بوون بە شمشێر کەوتنە گیانی شەڕکەرانی شار و هەر هەمویان کوشتن کە جەنگ کۆتا بوو سەرکردەکەیان چووە بەردەم غەریب ئەویش لە ئامێزی گرت و دەستخۆشیان لێ کرد غەریب پرسی چۆن زانیت ئەی زیلزالی کوڕی مزەلزیل من لە شەڕدام هەواڵی تۆ چییە زیلزال وتی باوکم دوو ساڵی ڕەبق زیندانی کردم کە ئازادی کردم چوومە سەری و کوشتم یەک ساڵە پاشام و لە جێی باوکمم شەوێکیان بیرم لە لای تۆ بوو لە خەونمدا لەم وڵاتە لە شەڕدا بووی بۆیە هەرزوو هزار دێوم پڕچە کرد و هاتین ئەوە بوو خەڵکی شارەکەمان لە ناوبرد سوپاس بۆخوا سەرکەوتین زیلزال غەریبی هەڵگرت و دێوەکان شوێنی کەوتن تا گەشتنە ئەسبانیری نیوە شەو گەشتنەوە کۆشک غەریب سێری کرد شار گەمارۆ دراوە لە زیلزالی پرسی ئەمە چییە بە پلیکانەدا هاتە خوارەوە هاواری کرد ئەستێرەی بەیان مەهدیە هەردووکیان بە ئاگا هات و پرسیان ئەوە چێە بانگمان ئەکا غەریبوتی ئەو پیاوە عجیبە غەریبە کە غەریبیان بینی خۆیان فرێدا باوەشیەوە و کەوتنە هەلهەلە کێشان بە جۆرە کۆشکەکە دەنگیە دایەوە کەنیزەکانیان و خزمەتکاران دڵخۆش بوون بە هاتنەوەی شاغەریب دانیشت و هەموان بە چوار دەوریدا هەڵەفیان بەست ئەم جاوتیان ئەوە سێ ڕۆژە گەمارۆ دراوین نەهێرشیان هێناوە و نە هیچیان وتووە ئەوەندە زانین ئەم سوپایە لە دێ و جنۆکە و ئادەمی زاد پێکاتووە غەریبوتی سبینێ نامەیان بۆ ئەنێرین تابزانین چیان لێمان ئەوێ ئەوانیش وتیان پاشاکەیان مراد شایە سەد هزار سوارە و سێ هزار جنگاوەری پیادە و دو سەد دێ و درنجی هەیە شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی شەش سەد و حەفتا و هەشت. چیرۆکی جەنگی نێوان غەریب و مراتشا. کە کچەکەی بخەنە دەریایی جەیحونەوە ئەوە بوو دوانەکە کچەکەی شاسابوریان ئازاد کردوتیان بڕۆ بەڕێی خۆتەوە نەهێڵیت باوکت پێت بزانێ دەنا تۆش و ئێمەژە کوژێ کچە سەراسیمە بوو نەیەزانی بەرەو کوێ بڕوە لە دڵی خۆی داوتی لە کوێت بێنم غەریب گیان تاکو بمبینی ئاوا بێناز و سەر لێ شێواوم کەوتە ڕێ لەم دۆڵ بۆ ئەو دۆڵ لەم باغ بۆ ئەو ڕز و باغ لە دۆڵێکدا گیرسایەوە درەخت و داری بەردار کانی و ئاو و ڕووبار ئەدوت بەهەشتی سەر زەمینە خۆی کرد بە خانیۆکدا گەورە پڕ فەرش و ڕازاوە سەد کەنیزەکی تیابوو کە فەخرتاجیان بینی لەبەری هەستان و بەخێریان هێنایەوە ویان زانی کەنیزەکی جنۆکەیە کە لێیان پرسی وتی من کچە پاشای عەجەمم ئەم جا بەسەرهاتی خۆی بۆ جڕانەوە کەنیزەکان وتیان بێخەم بە لەگەڵ ئێمە نان بخۆ وەکو ئێمە بپۆشە ئەویش پرسی ئەی ئێوە هی چێن وتیان هی پاشایەکی جنۆکەکانین کە ناوی سەڵساڵی کوڕی داڵە مانگی یەک شەو لێرە ئەمێنێتەوە دوای چەند ڕۆژێک فەخرتاج کوڕێکێ بێ کەنیزەکان ناو کێبڕن و پەزێرایی دایکەکەن ناو ئەنرێ مرات کە ئەم مناڵە حوتەیەچێ سەڵساڵی کوڕی داڵ دێتە کۆشک کە بە وردی سەرنجی کەنیزەکان ئەدا، بە فەخرتاج ئەڵێ، تۆ کێیت؟ ناوت چییە؟ کەنیزەکان ئەڵێن، ناوی فەخرتاجە، کچی شاسابووری پاشای عەجەم و تورک و دەیلەم. بەسەرهاتی فەخرتاجی بۆ گێڕنەوە. پاشا زۆر خەمی بۆ خوا ئەمجا پێی ئەڵێ، بۆ خۆت لێرە بمێنەوە تاکوو کوڕەکەت گەورە بێ، ئەمجا ئەتان بەمە وڵاتی خۆت و سەری باوکت لە ملی جیاکەمەوە و ئەم کوڕە دەکەمە جێنشینی تاک و ببێتە پاشای تورک و عجەم و دەیلم فەخر تاج کڕنوشی بۆ برد دوعای خێری بۆ کرد ساڵانێک بۆی دانیشت لەگەڵ مناڵی پاشادا کوڕەکەی گەورە کرد وای لێهات بە سواری لەگەڵ کوڕانی پاشا ئەچوو ڕاوشکار فێری ڕاوی ئاسک و شێر و پڵنگ بوو لە گۆشتەکانی خوارد تاکو دڵی وەک بەر تۆکمە بوو کە تەمەنی گەشتە پ ساڵان بەخۆی داهاتەوە و خۆی بە گەورە گرت بۆیە ڕۆژێکیان لە دایکی پرسی دایەجان باوکی من چێە دایکی وتی کوڕم تۆ کوڕی شاغەریبی وڵاتی عێراقیت منیش کچی شای عجەمم چی بەسەر هاات بۆ گێڕایەوە کوڕە پرسی بەڕاستە باوکت فەرمانی داوە تۆ باوکم بکوژێ دایکی وتی بەڵێ کوڕە شیرینەکەم ئەمجا تووڕە بوو سوێندی خوارد بە حەقی ئەو خوای ئەبێت خۆم بگەێنمەوە مەملەکەتەکەی و بەشم شێرەک کە لی لە لەشی جابکەمەوە و بیخەمە بەردەستت دایکی دڵی پێی خۆش بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی مراد شا وا گەورە بوو وا ڕاهات لەگەڵ دێوان کە لەگەڵیان بۆ جەنگە چوو مراد شا تۆڵە سندنەوەی فەخر تاجی دایکی لە مێشکدا هەرما بوو شار بە شار و مەملەکەت بە مەملەکەت لەگەڵ سوپای جنۆکەکاندا گەڕا و جەنگا تا گەشتە وڵات پەلاماری کۆشکی پاشایدا بە شمشێرک لە ملی پاشایدا و کەلەی بەسەر تەختی شاهانەیدا تلۆر بووە زۆری لێ کوشتن تاکو هاواریان لێ هەستا و ئاڵای سپیان لێ هەڵکرد خۆیان دا بە دەستەوە ئەمجا مراد شای کوڕی فەخر تاج کە ژمارەی کردن دە هزار سوارە بوو هێندەی تر سوپاکەی زۆر بوو ئەمجا بەرە و بەڵخە چوون پاشای ئەوێشیان کوشت و وڵاتەکەیان داگیر کرد سوپاکەی مراد شای فەخر تاج بووە سی هزار سەرباز ئەم سوپایە ڕووی کردە شاری نورێن پاشای شارەکە وەزیرانی نرد بۆ پێشوازیان دیاری و خەڵاتێکی زۆری بە پاشا بەخشی هەرزوو خۆیدا بەدەستەوە دواتر ئەم سوپایە بە سەرکردایەتی شامرات ڕویان کردە شاری سەمەرقەندی عجەم ئەوێشیان داگیر کرد ئەمجا سوپا کەوتە ڕێ بۆ ناوچەی ئەخلات داگیریان کرد ڕویان بکردایەتە هەر شارێک داگیریانە کرد تا ئەهات سوپاکەی مرادشا زۆرترە بوو هەر دەستکەوتێکی پەیدا کرد بەسەر سەرکردە و سربازاندا دابەشیە کرد هێندەش ئازا و بەجەرگ بوو سوپاکە خۆشیانەویست درێژیان بە سەفەرەکاندا تاک و گەشتە ئەسبانیری شاران فەرمانیدا وتی گەمارۆ بدەن و بستن تا هەموو سوپاکەم ئامادەکەم چونکە ئەبێ شاسابور بەدەستی بەستە ببەمە بەردەستی دایکم لە لای خۆیدا بیکوژم سێ ڕۆژ پشویان بوو غەریب شا بە خۆی و دیاری و خەڵاتەکانیەوە بە چل هەزار جەنگاوەری دێوە کە گەیشتن پرسیان ئەم سوپایی گەمارۆی شاریان داوە وتیان سێ ڕۆژە بێدەنگن نازانین چێن چیانەوێت لەو سێ ڕۆژەدا فەخر تاجی دایکی مراد شاگەیشت ئامێزی بۆ کوڕەکەی گرتەوە و تێرماچی کرد ئەمجا پێوت دایجان تۆ لە ڕەشماڵەکەی خۆتدا چاوەڕێ بکە تاکو باوکت بەدەستی بەستە ئەهێنمە بەردەستت دایکی دەستی پاڕانەوەی بۆ ئاسمان بڵند کردوتی خوا سەرکەوتوت بکە کوڕی شیرینم بەیانی ڕۆژی دواتر سوار بوو دوسە دێوی چەکدار لە لای ڕاستیەوە بوون سەرکردەکانی ئادەمی زاد لە لای چەپیەوە تەپڵ و کەڕەنای جەنگ لێدرا شاغەریب چوە بەرامبەر لەشکری مرادشا سوپای دێوان لە لای ڕاستیە و سەرکردەکانی ئادەمی زادیش لای چەپیەوە مورادشا زرێپۆش و خودە و ڕووپۆشی پۆشی بوو شمشێر بەدەستیەوە هاتە گۆڕەپان هاواری کرد ئەمەوێت لەگەڵ پاشاتاندا بجەنگم گەر ئەو زاڵ بوو بەسەر مندا ئەبێتە خاوەنی هەردوو سوپاکە بمکوژێ ئەگەر منیش زاڵ بووم ئەوە وەکو کەسێکی سادە ئەی کوژم هەردووکیان هێرشیان بۆ یەکتر برد هێندە شەڕشیریان کرد شمشێرەکانیان شکا دواتر بەڕمەکانیان کەوتنە پەلاماردان یەکتری ئەسپەکانیان کەوتن و لە گۆڕەپاندا تۆپین ئەمجا ڕمەکانی دەستیان شکا تاکو کت و پڕ مراد شا باوەشی بەناو قەدی غەریبدا کرد و ویستی بیدا بە زەویدا بەڵام غەریب فریای خۆی کەوت و هەردوو گوێی مراد شای گرت و خەریک بوو بیدا بە زەویدا بەڵام مراد شا هاواری کرد پەنام بۆ تۆ هێناوە دەستم بە دامێنت ئەویش قۆڵ بەستی کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی زانیان ئەو دێوانە نیازیانە هێرش بێنن پەلاماریاندان بەڵام ئەوان بەرگریان لە خۆیان بۆ نەکرا بۆیە هەرزوو چەکیان دانا و خۆیان دا بەدەستەوە غەریب چووە سەر جێگەکەی بۆ نووسن کە لە ئاوریشم دروست کرا بوو نەخشی زێڕینی تیانەخشا بوو چەندین گۆی مرواری نقێمی یاقوتی پێوە بوو فەرمانی دا مرادشای بۆ بێنن دوای کەمێک هات و زڕەی پێوەنەکەی پێی ئەهات کە مرادشا غەریبی بینی بە تەریقیەوە سەری دانەوان غەریب پێیوت سەگی عەرب ئەمە واد لێ هات هێرش بکەیتە سەر پاشایان مرادوتی گەورم لێم ببوورە منیش هۆی خۆم هەیە غەریبوتی هۆیەکە چییە؟ مراد شا وتی گەورەم بۆ ئەوە هاتووم تۆڵەی دایک و باوکم بکەمەوە لە سابورشا چونکە ویستێتی هەردووکیان بکوژێ دایکم ڕزگاری بوو بۆی نەکوژرا بەڵام بۆ باوکم نازانم کوشتێتی یان نا غەریبوتی بەڕاستی کارەکەت ڕەوایە بەڵام نەدوو دایک و باوکت ناویان چییە؟ مراد شاوتی باوکم ناوی غەریبە و پاشای عێراق بوو دایکیشم ناوی فەخر تاجە کچی ئەم سابورشایی عجەمە غەریب کەمەی بیست هاوارێکی کرد و بورایەوە هاتن و ئاویان کرد بە دەم و چاویدا کە بە ئاگا هاتەوە پرسی تۆ کوڕی فەخرتاجیت و لە غەریبیت مرات شاوتی بەڵێت ئەم جاوتی بەڕاستی تۆ شۆڕە سواری کوڕی شۆڕە سواری ئادەی کوڕەکەم بکەنەوە ئازادی بکەن کلین جان و سەهیم زنجیری دەست و پێی موراد شایان کردەوە ئەمجا باوەشی بە کوڕەکەیدا کرد لای خۆیەوە داینا و لێی پرسی دایکت لە کوێیە موراد شاوتی لە دەوارەکەی خۆمدایە ئەم جاوتی بڕۆ بیهێنە موراد شا سواری ئەسپەکەی بوو چۆ دەوارەکەی خۆی هاوڕێکانی بەخێریان هێنایەوە ئەمجا هەواڵیان پرسی وتی کاتی پرسیارکردن نییە ئەمجا چووە دەوارەکەیەوە و بەسەرهاتەکەی بۆ دایکی گێڕایەوە دایکی زۆر دڵخۆش بوو سوپاسی کوڕەکەی کرد ئەمجا بردی بۆ لای باوکی هەردووکیان باوەشیان بەیەکدا کرد فەخر تاج مسوڵمان بوو مرادیش لەگەڵ دایکیدا شایەتمانی هەنا ئەمجا ئیسلام بوونیان لە سوپای مراد شا داوا کرد ئەوانیش لە دڵەوە ئیسلام بوون ناردیان شا سابور بێنن کە هات داوایان لێکرد مسلمان بێ بەڵام پەسەندی نەبوو ڕویان کردە کوڕەکەی ئەویش سەیری باوکی کرد و پەسەندی نەبوو شاغەری فەرمانی دە هەردووکیان لە سێدارە بدرێن و بە بەردەم دەواازەی شاردا هەڵیان بواسن ئەمجا ڕێوڕسمی دانانی مرادشیان بە پاشای عجەم و ترک و دەیلم بەجێهێنا شاغەریب مامەدامەغی خۆی ناردە عێراق تاکو ببێتە پاشای عێراق ئیدی هەموان ئەو ناوچانەی لە ژێر دەسەڵاتی دابوون فەرمانەکانی شاغەریبیان جێبەجێ کرد هەموو ئەو خەڵکە تازە مسلمانانە شاغەریبیان زۆر خۆشەویست شار ڕازایەوە ئاهەنگ جڕرا کە خەڵکی لە دەست شاسابوور ڕزگاریان بوو پەنا بەخوا ئەمە بوو بەسەرهاتی غەریب و عجیبی برای شەهرەزاد